واللە شەو نوێژەکەت بەتاڵە بێتەوە ڕۆژوی مانگی ڕەمەزانت بەتاڵە بێتەوە نوێژی جەماعەتەکەت بەتاڵە بێتەوە ئەگەر لە ناو کردەوەکان تا شەریک بۆخوا قەراردان هەبێ ئەگەری اعتقادت وابێ خۆڵێک زەرەر و قانجازت پێگەێنێ ئەگەر بیر و باوەڕت وابێت کە میرگەشینێک و یا دوعاەکی مسللەس و پەڕۆیەکی سەوز زەرەر و قانجازت پێگەێنێت هەمووی بەتاڵە بێتەوە کردەوەکانت خوای گەورە میهرەبان لە سورەتی الانعام دا باسی هەژدە پێغەمبەرەکە هەژدە پێغەمبەر باسەکە دوا بە دوای یەک ئەمجا باسی باوکیان با باوکانیانەکە باسی براکانیانەکە خدای گەورە میهرەبانە فەرمی ئەگە شەریک بۆ خوا قەرار بدەن حەشا للا پێغەمبەران شەریک بۆ خوا قەرار نادەن بەڵام وەکو تعظیمی شتەکە بۆی ئێمە ئاگەدار بین وتلك حجتنا آتيناها إبراهيم على قومه نرفع درجات من نشاء إن ربك عليم حكيم ووهبنا له إسحاق ويعقوب كلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين لئن اشرکت لیحبطن عملک ئەگەر شەریک بۆ خوا قەرار بدەی ئەی محمد صلی اللە علیە وسلم کردەوەکانت هەمووی بەتاڵ ئەبێتەوە نەخێر حاشا پێغەمبەر صلی اللە علیە وسلم شتی وا ناکە بەڵام ئەمە هەڕەشەیەکە و ئەمە خیتابێکە لەگەڵ ئومەتا بۆی ئێمە ئاگدار بین